کفر عنهم سیئاتهم وأصلح بالهم ئەوانەشی باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و باوەڕیان بەو قورآانە هەبووە کە بۆ محەممەد دابەزێنراوە هەر ئەویش ڕاستە و لەلایەن پەروەردگاریانەوە ئەوانە خوددا چاوپۆشی کردووە لە هەموو گوناهەکانیان چاکەشی ڕواندووە لە دڵ و دەروونیاندا و بۆ چوونیانی ڕێک و پێک کردووە ئەوەش بەهۆی ئەوەوەیە چونکە بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون شوێنی ناڕاستی کەوتبوون بێگومان ئەوانەشی باوەڕیان هێناوە و مسلمان بوون شوێنی حەق و ڕاستیەک کەوتون کە لەلایەن پەروەردگارەوە هاتووە ئابەو شێوەیە خوددا نمونەی ئەو دوو کۆمەڵە ڕوون دەکاتەوە بۆ خەڵکی تا فریای خۆیان بکەون ئەوسا یەکێک لەم دوو کارەیان لەگەڵدا ئەنجام بدەن یان بە پیاوەتی و منەت یاخود بە گۆڕینەوە و فیدیە ئازادیان بکەن تا شەڕ کۆتایی دێت و ئاسەواری نامێنێت و دژمنان چەک دادەنێن بڕیارەکە ئاوەهایە ئەگەر خدا بیویستایە خۆی تۆڵەی لێدەسەندن بەڵام دەیەوێت بە یەکتر تاقیتان بکاتەوە ئەوانەشی لە پێناوی خدا شەهید بوون هەرگیز پاداشتی هەوڵ و کۆششیان بەزایە نادات. ئایا ئەو کەسەی کە لەلایەن پەروەردگاریەوە بەڵگە و نیشانەی ڕوونی پێگەیشتووە و باوەڕی دامەزراوی پێیەتی و لەسەری دەڕوات وەکو ئەو کەسە وایە کە کار و کردەوەی ناشرین و نادروستی لەبەر چاو ڕازێنرابێتەوە ئەو جۆرە کەسانە شوێن و ویست و ئارەزووی ناپوختی خۆیان کەوتون. چەندەها ڕوباری لە ئاوی سازگار و تام و نەگۆڕاوی تێدایە هەروەها چەندەها ڕوباری شیر کە تامی تێک نەچووە هەروەها چەندەها ڕوبار لە شەرابی تام خۆش و بۆن خۆش کە لە خواردنەوەی بێزار نابن و لە بەرچاویان ناکەوێت بۆ ئەوانەی دەیخۆنەوە چەندەها ڕوبار لە هەنجوینی پاڵفتە و بێگەرد هەروەها بۆیان هەیە لەو بەهشتەدا لە هەموو جۆرە بەروبووم و میوەیەکی جوان و بەتام و بۆن خۆش هاوکات لەگەڵ لێخۆشببوون و خۆشەویستی پەروەردگاریاندا فقد جاء اشراطها فأنا لهم اذا جاءتهم ذكراهم ئایا ئەوانە چاوەڕێی چی دەکەن جگەل لە قیامەت کە لە ناکاو یەخەیان پێ بگرێت چونکە بەڕاستی هەندێک لە نیشانەکانی دەرکەوتووە کە یەکێک لەوانە ڕەوانەکردنی دوا هەمین پێغەمبەرە جاو کاتە کە بەرپا بێت بیرکردنەوە و ئامۆژگاریان چ سوودێکی دەبێت. ئەی ئینسان، دەی کەواتە چاک بزانە و دڵنیابە جگە لە خودا هیچ خودایەکی تر نییە، داوای لێخۆشبوونی گوناه بۆ خۆت و ئیمانداران لە پیاوان و ئافرەتان هەر لەو بکە و دڵنیابە کە خودا دەزانێت لە ڕۆژدا بە چییەوە خەریکن و لە شەویشدا لە کوێ دەحەوێنەوە و ئارام دەگرن، کەچی کاتێک کە سورەتێک بە ڕوونی دادەبەزێت و باسی جەنگی تێدایە ئەوە دەبینیت ئەوانەی لە دڵیاندا نەخۆشی باوەڕ لاوازی و دووڕوویی هەیە چاویان ئەبڵەق دەبێت سیرت دەکەن وەکو کەسێک لەسەر مەرگدا بێهۆشی بەسەردا هاتبێت جا باشتر وابوو کە گوێ ڕایەڵ بوونایە و قسەی جوان و بەجێیان بکردایە جا کاتێک کارگەیشتە قایمی و جەنگ بەرپا بوو ئەگەر لەگەڵ خوددادا ڕاست بوونایە ئەوەتە ئێوە بانگ دەکرێن تا بەخشینتان هەبێت لە پێناوی خوددادا کەچی هەتانە ڕەزیل و بەرچاو تەنگە خۆ ئەوەی ڕەزیل و بەرچاو تەنجی هەبێت ئەوە بێگومان هەر ڕەزیلی لە خۆی دەکات و زەرەر لە خۆی دەدات چونکە هەر خوددا خۆی دەوڵەمەند و بێنیازە هەر ئێوەن هەژار و نەدار و کەم دەست و بەنیاز جاگەر ئێوە پشت هەڵکەن لەم دین و بەرنمەیە خودا کەسانی چاکتر لە ئێوە دەهێنێتە مەدان کە بە هیچ شێوەیەک لە ئێوە ناچن و وەک ئێوە نابن.